بەڕاستی هاوڕێ لەگەڵ تەنگانەدا خۆشی و ئاسوودەیی دێت بێگومان بە دڵنیاییەوە هاوڕێ لەگەڵ تەنگانەدا خۆشی و ئاسوودەیی هەر دەبێت. فإذا فرغت فانصب وإلى ربك فارغب جا کاتێک لە کارێکی خێر دەبیتەوە خۆت ماندوو بکە بە کارێکی خێری ترەوە با هەمیشە و بەردەوام حەز و ئارەزووت بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خودا بێت، بەردەوام خەڵکیش هان بدە تا پەروەردگارت بناسن و لە هەوڵی ڕەزامەندی ئەودا بن.